خودایە ئاسمانت مەتری بە چەند ئیدی زەویت بۆنی ژیانی لێ نایە کە دێیت دەرگاکە دەکرێتەوە کە دەڕۆیت دەرگاکە دادەخرێ ئاگات لێیە تەنانەت دەرگاکەیش وابەستە دەبێت. باوکم هەمیشە دەیگوت باوەڕت بە ژیانی پاش مەرگ هەبێت، بەڵام من لەگەڵ ئەم خەڵکەدا باوەڕم بە مەرگی پێش ژیان هێناوە، هەموو ڕۆژێ دەمرم بێ ئەوەی ژیابێتم. باوکم ئەژدار بوو، باپیریشم من منداڵم نییە، بەڵکو هەژاری کۆتایی پێ بێت. ئیدی تەنانەت دەرفەتی درۆکردنیشم بۆ نەماوەتەوە، ئەگەرنا چاوەکانم دادەخست و گوێم لە گۆرانییەک دەگرت کە تێیدا دڵێک دەڵێت من تۆم، ئەوم، کەسێکم، خۆش دەوێت. هەتا و نەمرانە دەدرەوشێتەوە لە خولگەکەی خۆیدا. ئێمەین کە پێی دەخەینە شوێن پێکانی خۆمان و ئاوا دەبین هەموو دەمە و ئێوارەیەک. بێگومان ڕۆژێ دەنگم دەبیستی، ڕۆژێک کە نە دەنگ گرنگی هەیە و نە ڕۆژ. دونیا یاسایەکی سەیری هەیە لە نێو حەوت ملیار مرۆڤدا. تەنها لەگەڵ یەکێک لەواندا هەست بە تەنیایی ناکەیت. خوا نەکات ئەو کەسە تێت بهێڵێت، ئەو کاتە ئیدی لەگەڵ خۆشت دەبیتە غەریبە. لەبارەی ئەڤینەوە، قسەکردن بۆ مرۆڤ زووە، هێشتا زۆر زووە. حورمەتیان بگرە گوڵم. ئەم فرمێسکانە خوێنبایی تەمەنی لەدەستچووی منن. دڵی ئەوانە مەشکێنە کە بە بێدەنگی دەگرین، چونکە ئەوان کەس شک نابەن فرمێسکەکانیان بۆ بسڕێت. پێویست ناکات چوار دەورمان پڕ بێت لە مرۆڤ، هەر ئەو چەند کەسەی لە چوار دەورمانن مرۆڤ بن بەسە. خوایە گیان پەنات پێدەگرم لە دووڕوویی. ئامین. بەبێ تۆ نەبوونی خاک ڕزگارم دەکات و نەژماردنی ئەستێرەکان هێورم دەکاتەوە چەند سەیرە ناسنامەکەم هەموو شتێکی تێدا نووسراوە جگە لە حاڵم دەمەوێ بگەڕێمەوە بۆ زەمانی منداڵیم بۆ ئەو کاتانەی باوکم تەنیا قارەمان بوو ئەڤین تەنها لە باوەشی دایکمدا تەواو دەبوو. بەرزترین شوێن لە زەویدا شانی باوکم بوو. خراپترین دوژمنەکانم خوشک و براکانم بوون. ئازارم تەنها ئەژنۆ بریندارەکانم بوو. تەنها شتێک کە دەشکا، کەرەستەی یارییەکانم بوو. مانای خواحافیزیش تا بەیانی بوو. ئەم ڕۆژانە خوداش لە دەست وشە دووبارەکانی من ماندووە. چ هەستێکی هاوبەش هەیە لە نێوان من و خودایە، ئەو لە دەست وشە دووبارەکانی من ماندووە و من لە دووبارەبوونەوەی ڕۆژە خەمگینەکانی خۆم. گەورەترین هەڵەی پزیشکەکان ئەوەیە دەیانەوێت دڵێکی شکاویش بە حەب و دەرمان چارەسەر بکەن، پەنجەرەکە بکەرەوە. چێژ وەرگرە لەم هەوا دڵگیرە باراناویە. خۆشبەختانە باران میراتی باوکی کەس نییە. بۆدان پێدان بەڕاستیەکانی نێو دڵ و مێشکم ئەمشەو دوو حەوی ترم زیاد کرد بۆ سەرحەبەکانم پشت لە ئاسمان ڕادەکێشم، بیر دەکەمەوە. دەزگاکانی بڵاوکردنەوەی کتێبی پیرۆز هەلی باشترکردنی چاپە نوێکان نادەن بە خودا. سەرەتا بێدەنگی بوو. بێدەنگی خودا بوو. خودا وشە بوو. وشە نیاز بوو. جارێکیان نزیکەی بیست دەقیقە تەماشای دەنکە خورمایەکم کرد. وا دەردەکەوێ ئێمە بەشێکی بچووک لە پرسیارێکی گەورە بین. بۆ زەوی هەفتا کیلۆ گۆشت و هەفتا کیلۆ بەرد جیاوازی نیە. چ بێ ڕەحمە ژیان و چ نیعمەتێکە ڕاهاتن. وەڵامی ژیانم مەرگ نەبوو. توخوا وا نیە؟ مەرگی من مەرگی من گەڵایەک نەبوو. خوا وا نیە؟ شیعر دەبێ ماوەی ئۆتۆبانەکانی ئەزبەر بێت. شیعر دەبێ. بزانێ مەخزەنی کلاشینکۆف چەند فیشەک دەگرێت شعر دەبێ، بزانێ ئاوەڵزاوای وەزیری پێشوو کێیە، کابرێتەری ئۆتۆمبێل چەند بڕوخ و سەموونەی هەیە. دوو ساڵی ڕێکە لە هەلێک دەگەڕێم، تێیدا بیر لە دایکم بکەمەوە. دوو ساڵی ڕێک، ئەمڕۆ بوو بە ساڵی سێیەم، ئەمڕۆ. وێرای ئەمەش، هێشتا بەرگەگرتنی ساڵەکان، لە بەرگەگرتنی سەعاتەکان ئاسانترە. درەختەکان دەڵێن بەهار، مەلەکان دەڵێن هێلانە، بەردەکان دەڵێن سەبر، زەویەکان دەڵێ خاوەن، مرۆڤەکان دەڵێن بەختەوەری. بەڵام هەموومان لە شتێکدا هاوبەشین، لە داواکردنی ڕووناکیدا. ئێمە نە درەختین و نە زەوی، کەواتە دەبێ بە هەموو کەم و کورتییەکانمانەوە بۆ بەختەوەری. لە نێو حەڕەمی خۆماندا بگەڕێین. ئەی دیار لەبەر دڵ و ئەی نادیار لەبەر چاو، ئەی هەموو من. کە دەرگا داخرا، ئیتر جیاوازی نییە، سەد مەتر لە من دووری یان سەد سەدە. لە کەبابخانەیەک گۆشتی چۆلەکەیان هەبوو، بیهێننە بەر چاوت. چواردە چۆلەکەیان کردبوو بە یەک شیشەوە و برژاندبوویانن. ئێمە پێویستمان بە چۆلەکەکان هەیە و ئەوان پێویستیان بە گەنم، گەنم بە هەر ئەوەی کە هاوچەشنەکانی خۆمان ناخۆین جێگای سوپاسە. ئایا ژنان لەو ڕووەوە ناوی مەزنی ئەڤین دەبن کە دایکن؟ نازانم، بەڵام چاوەکانم لێک دەنێم. ئەندازەی کرانسەکەت، هەنگوینی نیگات و دەنگت بیر خۆم دێنمەوە. وتت وەرە ژیان زۆر جوانە ڕامکرد چاوت بۆ ناردم تا ببینم جا بینیم پرسیم ئەم ئاگربازیە چیە لە ئاسمان ئەو کەناری جۆگا ڕوونە چیە ئەو هەموو ڕاز و ڕەمزە ئەو هەموو سڕ و ئەسرارە چیە منت هێنا حەیرانم بکەی بۆ خاتری خوا منت هێنا پەرێشانم بکەی بۆ خاتری خوا جا پەرێشانت نەبووم جا حەیرانت نەبووم؟ نزیکەی سێزدە هەزار و سەد و چل جار نووستن و بێداربوونەوە، دیسان نووستن و بێداربوونەوە، دیسان نووستن و بێداربوونەوە لەسەر یەک زەوی و لەژێر یەک ئاسماندا، بەرگەگرتنی ئەم ژمارەیە سەرسوڕهێنە. پێویستی بە وزەی سەر و مرۆڤ هەیە، هەرچۆنی حسابی بکەیت ماف دەدەیت بە خۆت کە پاش ئەم هەمووە گەیشتیت بە حەقیقەتێک، بە وەڵامێک، بە بەڵگەیەک، بە هۆکارێک، بە شتێک کە کەمێک، تەنها کەمێک ئارامیت بداتێ؟ دان پێدانان من ژیانم خۆش دەوێت، بەڵام لە ژیانی دووبارە دەترسم. ئاینم خۆش دەوێت، بەڵام لە کەشیشەکان دەترسم. یاسام خۆش دەوێت، بەڵام لە پاسەوانەکان دەترسم. ئەڤینم خۆش دەوێت. بەڵام لە ژنان دەترسم. منداڵانم خۆش دەوێت بەڵام لە ئاوێنە دەترسم. سڵاوم خۆش دەوێت بەڵام لە زمانم دەترسم. من دەترسم کەواتە هەم. ئاوها ڕادەبوورێ ڕۆژ و ڕۆژگاری من. من ڕۆژم خۆش دەوێت بەڵام لە ڕۆژگار دەترسم. تەماشای سەعات دەکەم دەوروبەری سێی شەوە چاوم دادەخەم نەکا چاوەکانت لەبیر بکەم وەک خۆی هەمیشەییم دەچمە بەردەم پەنجەرەکە ورشەورشی چەنگڵۆپێکی میهرەبان و سێبەری کێشەداری شەو گەڕی چەماوە حەپەی هەژێنەری سەگگەلێک و بانگی ئاسمانی چەند کەڵەشێرێک وەک منداڵیم لە خۆشیان دەفڕمە ئاسمان خۆشحاڵ کە هێشتا ڕازی سەوزی ڕووباری دوور تێنەگەیشتوو بووم باش دەزانم کە ساڵانێکە مردووم.